بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين والعاقبة للمتقين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي اللهم اجعلني من أئمة الهداة المهتدين ولا ضالين ولا مضلين پشت بە خوای تەعالا دەست پێ دەکەین بە شیکردنەوە و خوێندنەوەی مەنزومەی بەیقونی کە لەسەر زاراوەی حەدیسە لەسەر زانستی علمی مستەلح الحەدیسە کە یەکێکە لە زانستە گرنگەکانی فەرموودەناسی و بە پێویستی دەزانین پێشەکیەک مقدیمەک پێشکەش بکەین پێشەوەی داخلی ڕاوەکردن و شیکردنەوەی مەنزومە بین هەتاوەکو بەرچاڕوونیەکی پێویست هەبیتن لەبەردەم فێرخوازان ە لەبەر ئەوەی ئەم بابەتە بابەتی ە علمی مصطلح الحدیث و ئەم مەنزومەش کە مەنزومەیەکی کورتە یەکێکە لەو زانستانەی کە لە دەوراتی بنچینەی واتە تەئسیلی دانراوە لە زۆربەی ناوەندەکانی زانستی شەرعیدا دەخوێنرێتن چ لە مەدرەسەکانەوە بێتن یا لە مونتەدا و پێگەی ئەلکترۆنیەوە بێتن لەبەر ئەوەی زانستی فەرموودە زانستێکی زۆر گرنگە لە دوای قورئانی پیرۆز سوننەت بە دووەم باڵی شەریعەت دێتن و دووەم سەرچاوەی سەرەکی شەریعەتی پیرۆزی ئیسلامە و سوننەتیش خزمەت کرایە بۆ ئەوەی حەدیسەکانی پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە وسلم بپارێزرێتن لە تەحریف و دەستکاریکردن و عەبەسی عابسین، نیازگلاوەکان، درۆزنەکان، زانستێک پەیا بوو بە ناوی زانستی فەرموودەناسی کە چەندین زانستی تر لە خۆ دەگرێتن وەکو عەلمی موستەلا حەدیس کە یەکێکە لە گرینگترین بەشەکانی فەرموودەناسی و ئێنجا زانستی تریش هيا وكو علمی جرح و تعدیل وەکو مناهج المحدثين وكو علم اه، أسباب الورود وكو علمي مختلف الحديث ومشكل الحديث وعلمي علل كعلمي علمێکی جرينجا وعلم أسانيد وتخريج الأحاديث بۆیە زانستی فەرموودەناسی زانستێکی زۆر گرنگە و لەو کۆمەلە زانستەش کە ئێمە پێی دەڵێن زانستی فەرموودەناسی زانستی زاراوە مستەلح حەدیسیش یەکێکە لە بەشە سەرەکیەکان ئەوە مەبەستی ئێمە نییە کە زۆر بە وردی و بە درێژی باسی تاریخ و مێژووی زانستی فەرموودەناسی بکەین، بەڵام بە کورتی ئاماژە دەدەین کە هاوڵە بەڕێزەکان یەکەمین کەسان بوون کە گرنگیان بە فەرموودەی پێغەمبەردا سەڵاو سەلەم و لە ڕاست و درستی فەرموودەکان مەبەستم کە لە ڕاست و درستی یعنی لە ڕووی سەنەدەوە ئەو کەسانە کە فەرموودان گێڕاوەتەوە لیان کۆریتەوە حتا لە نێوان خۆیان کە فەرموودان لەکتر وەرگتووە زۆر بە حەزەرەوە حەدیسان لێک وەرگتووە هەتا جار هەبووە یەکتریان سوێنداوە بەخوای تەعالا کە ئایا ئەو حەدیسە وایە وا ڕیوایەت کە ڕیوایەت دەکەی ڕاستە یەکتریان سوێنداوە هەرچەندە گومانیشیان لە ڕاستگۆی یەکتر نەبووە بەڵام بۆ دڵنیابوونەوە بووە و زۆر کەم حەدیسیان ڕیوایەت کردووە مەبادا کە تووشی کەمتر خەمی نەبن لە ئاس پێغەمبەری خۆشەوی سەسەلم لەبەر ئەوەی وەعید هەیە سزا هەیە پێغمبەری خۆشەوی وسلم نەهی کردووە لەوەی کە بە درۆ قسە بە زاری پێغمبەرەوە سەوسلم نەکرێت بۆیە هەر لە سەردەمی هاوڵە بەڕێزەکانەوە ڕزا و ڕحمەتی خوان لەسەر بێت بنچینە و سەرەتای زانستی فەرموودەناسی گەڵاڵە بوو و حەتتا لە زەمانی پێغەمبەری خۆشەویست سەو سەلەم هەرچەندە لە سەرەتاوە نەهی کرا لە نووسینەوە و تەدوینی فەرموودە بەڵام دیارە بۆ هەندێک کەس و لە هەندێک سەردەمەوە ڕێگە پێدرا کە فەرموودە بنووسرێتەوە وەکو و زەکات کە لایان هەبوو نووسرابووە. دواتر لە سەردەمی تابعینەکان و دوای پەیدابوونی فیتنە و ئەوەی کە ئەهلی بیدەع و ئەهلی زەلال و گومڕایی پەیدابوون، هەندێ لە درۆزنەکان بە درۆ و بوختانەوە فەرموودەیان دا پاڵ پێغەمبەری خۆشەویست سەو سلم ئەوە زان گەورە زانانی ئەهلی سنە و جەماعەت لە تابعینەکان زۆر گرنگیان بە سەنەدەوەدا وەکو ئبن سیرین کە فەرمێتن سەم و لەنا ڕیجالەکم ئەو کەسانە کە حەدیس ڕیوا دەکەن بۆ ئێمە ناو ببن هەتاوەکو دڵنیا بین کە ئەم فەرموودانە بە ڕاستگۆی و بە ئەمانەتەوە ڕیوایەت کراون و دوای ئەوەی کە گرنگی درا بە زانستی فەرموودە و هەلاواردکردن و لێک جیاوازکردنی جۆرەکانی فەرموودە و ئەو حلە و ئەو نەخۆشیانەی کە لەناو فەرموودە هەبوون و هۆکارەکانی لاوازی حەدیث هەر یەکە و ناوێکی لێنرا ئەوجا زاناکان گرنگیان دا بەوەی کە ئەم دەستەواژانە ڕێک بخەن بۆ ئەوەی ئەو جۆرانە جۆرە فەرمودانە کە لێکۆلینەوەی لەسەر دەکرێتن و دەخرێتە ژێر زەڕەبین لە ڕووی سەند و لە ڕووی مەتنەوە یان لە ڕووی هەردووکیانەوە ئەمانە هەریەکە و دەستەواژەیەکی بۆ دیاری کرا و زانستێکیشی بۆ تەرخان کرا بە ناوی زانستی علمی مستەلح الحەدیث و دیارە کتاب لەسەر مستەلح الحەدیث زۆر نووسراون يا نەیسابوری وهروا كتاب كفاية في علم الرواية خطيب بغدادي و كتابي الإلماع إلى معرفة أصول الرواية وتقييد السماع كتاب قاضي عياز وكتاب أبو حفص الميانجي وشندين كتابي تر وبتايبتي کتێبە بەناوبانگەکەی زانای کوردی فەرموودەناس ئیبن سەلاحی شەهرەزووری بە ناوی مستەلح الحەدیث کە هەتا زەمانێکی دوور و درێژەوە وەکو سەرچاوی سەرەکی ئەم زانستە بووە و گرنگی پێدراوە و شەرح کراوە و کتابی کورتریش لەوانە هەندێک کتابی کورتکراوەش دانراون لەلان گەورە زانایان کە من ئاماژە بە چەند کتێبەکەکەم کە پێویستە لە داهاتوودا ئەگەر خۆی تاالە عمر باقی بێتن و نیازمانە پشت بە خوای تەعالا، اللە جل جلاله، بیخوێنینەوە شەرحی بکەین، بریتیە لەو دەقە شعریەی کە لەو بوارەی زاراوەی فەرموودە لەلایەن زانای بەناوبانگ عمر بن محمد بن فتوح البیقونی الدمشقی الشافعی کە لە ساڵی هەزار و هەشتا ی هجری کۆچی دوایی کردووە، دانراوە لە شێوازی بەیتی شعر کە بریتیە لە سی و چوار بەیت، ئێمە بە ئیزنی خوای تەعالا دەست دەکەین بە خوێندنەوە. و ئەم کتابەش ئەم شعرە بۆ گرنگی پێدراوە لەبەر ئەوەی لە هەمان کاتدا هەم کورتە و هەم پوختە. کورتە، ئاسانە بۆ لەبەرکردن و ئێمەش ئێوە زانستخوازە بەڕێزەکان لە بواری شەریعەت هان دەدەین کە حتمما پشت بەخوای تەعالا ئەم دەکاتە دوو لاپەڕە سی و چار بیتە لەبەری بکەن لەبەرەوەی پێویستیتان پێ دەبیتن ئاسانکارییەکە لە دواڕۆژ بۆ ئەوەی قوول بنەوە لە زانستی فەرموودە لەگەلتان دەبیتن و دەبیتە بیرهینانەوە. وە لەبە ئەو ئەو سەبەبە ئەو پوختی و کورتیەکەی گرنگی زۆری پێدراوە لە لایەن زۆربەی قوتابخانەکانی زانستی فەرموودەناسیەوە وەکو وانە گوتراوەتەوە و شەرحی زۆریشی لەسەر کراوە و ئەو کتابانە کە لە وەکو شەرحەوە لەسەری کراوە ئەمە گرنگی بە گرنگترینیان ئەگەر نا ڕەنگە شەرحی تریشە بێتن شەرحی زۆرقانیە ئیمام زورقانی، ئەو کە ئەو شەرحە زیاتر لە ئەزهەر و لە وڵاتی یەمەن لە قوتابخانەکانی فەرمودناسی یەمەن دەخوێنرێتن بەڵام لە گرنگترین کتێب وەکو شەرەکە لەسەر ئەوە نووسرابێتن لەسەر بەیقونی بە پێی قسەی شێخ ساڵ العوسیمی ئەندامی دەستەی باڵای يكتي زاناني سعوديا صفة الملحة بشەرە منظومة البيقوني كلداناني زاناي بايبرز شمس الدين محمد بن محمد البديري الدمياطية ككسكي مصرية آه، دمياط وتە خەلکی دمياطة وناسراوە بابن الميت لصالي زار ساڵی 1940 هجري كوتش دواي كردوا وهروا فتح القادر المعين بشرح منظومة البيقوني لداناني شيخ عبد القادر بن جلال الدين المحلي تلقيح الفكر بشرح منظومة الأسر والدرة البهية في منظومة البيقونية داناني علامة محمد بدر الدين بن يوسف المدني الدمشقي ان شاء اللە تعالی محاولە دەدەین محاولە دەکەین کە کەلکیان لێ وەربگرین ان شاء اللە وەکو سەرچاوە بە زمانی کوردیەوە پوختە و کورتکراوەی ئەم وانانەتان بە شێوازی وۆرد یا پی دی ئێف ناوە ناوە بۆ دادەبەزێنین بەڵام ئێوە پشت ببەستن بە تۆمارە دەنگیەکان دەبی هەمووی گوێ بگرن و لە کۆتایش انشاءله و تعاالە گەر بە کۆتایی گەیشتین تاقیکردنەوەیەکی ئەلکترۆنی دەبیتن و ئەو کەسانێکە گویان دابیت هەموو تۆمارە دەنگیەکان و لە تاقیکردنەوە نمرەی سەرەوەی هەفتا لە سەتا بێنن ئەوا مۆڵەتی ڕیوایە و دیرایەیان پێ دەدرێتن لەلایەن ئەکادیمیای ئبن سەلاحی شارە زۆری بۆ زانستی شەرعی خی تاالە هەموو لایەک موفق بکات بینە سەر جا پێشەوەی کە ئەوەکە مەتنەکە بخوێنینەوە ئەو بەیتانە بە پێویستی دەزانم کە هەندێک لە زاراوەکان مستەلحاتەکان کە لێرەدا لەو شەرحەدا زۆر دووبارە دەبێتەوە ئێمە وەکو دەستپێک و سەرەتا زانیاریەکمان لەسەر ئەو مستەلحاتانە دەستەواژانە هەبیتە سەرەتا علمی مستەلح الحەدیث زانستی زاراوەی فەرموودە پێناسە کراوە بەوەی کە بریتییە لە زانینی ئەو بنچینە و بنەمایانە کە بەهۆیانەوە چۆنیەتی سەنەد و مەتن واتە دەقی فەرموودە دەزانرێت لە ڕووی قبولکردنەوە یان ڕەتکردنەوەیان یعنی بە شێوازێکی تر دەتوانین بە علمی دیڕایەتەوە ناوزەدی بکەین دەینێس ان شاء اللە باس لەوەش دەکەن کە علمی حەدیس هەندێک لە زانان تەقسیمی دوو قسمیان کردووە واتە دابەشی دوو جۆریان کردووە یەکیان زانستی فەرمودەناسی لە ڕووی ڕیواەتەوە کە مەبەستی گێڕانەوەی حەدیسە گێڕانەوەی حەدیسە لە ڕووی سەند و مەتنەوە ڕاوییەکان پشتاوپشت هەر یەکە و کە فەرموودە ئەگێڕێتەوە و و لێی ئەوە لە پێشە خۆی وەردەگریت و لە دوای خۆی پێی دەرێن تەحمل و ئەدا نەقلی دەکاتن دەگێرتەوە پێی دەڵێن علمی ڕواەت واتە ڕواەتکردن و علمی دیڕایەت دیڕایەت واتە علمی دیڕایە لە دیڕایەتەوە هاتۆ واتە زانین و واتە ئاگاداربوون لە ئەحوالی ڕاوی و هەر لە ڕووی قبولکردن و ڕەتەوە کە گوتمان ئەمە خۆ لەگەڵ هەتا ئەندازەیەکی زۆر لەگە پێناسەی مستەلەحولحەدیسدا یەک دەگریتەوە. لەڕووی واتای حەدیس، حەدیس وەکو کەلیمە لەڕووی زمانەوانیەوە لە زمانی عەرەبی بریتیە لە نوێ یانی شتێکی نوێ ئەما لە ڕووی زاراوەیە بریتە لە ئەو قسە و کردەوە یا ڕازیبوون یا ئەو ئاکاری جەستەیی ڕەفتاری کە بدرێتە پاڵ پێغەمبەری خۆشەوی سەل الله عليه وسلم یانی حەدیس بریتە لە گوفتار، ڕەفتار، کردەوە، ڕازیبوون، ئاکاری جەستەیی، خلقی و خلقی، واتە ڕەفتار و جەستە بە چ شێوازە کە وەسف کرابیت بدرێتە پاڵ پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە وسلم، پێی دەڵێن حەدیس و ئێمە دەستەواژەیەکی ترمان هەیە پێی دەڵێن خەبەر خەبەر لە ڕووی زمانەوانی واتە هەواڵ و لە ڕووی زاراوە سێ قسەی لەسەر هەیە یەکەم دەڵێن هاواتایە لەگەر فەرموودە دەڵێن هاواتایە لەسەر فەرموودە ئەمە قولی یەکەمە و قولی دووەم ئەڵێن جیاوازە لەبەر ئەوەی فەرموودە حەدیز بریتە ئەو شتێک کە دەدریتە پاڵ پێغەمبەری خۆشەی و سەلەم لە قسە و گفتار و ڕازیبوون و ئاکاری خەلقی و خولوقی واتە جستەی و ڕفتاری بەڵام خەبەر بریتە لەوەی کە دەدرێتە غەیری پێغەمبەر دەدرێتە پاڵ غەیری پێغەمبەر سەوسلم هەندێکیش دەرێن قسەی دووەم ئەوەیەکە گشتی ترە واتە خەبەر ئەوەی دەدەیتە پاڵ پێغەمبەری خۆشەوی صلی الله وسلم و غیری وی لە خۆ دەگریتن بەڵام حەدیث تەنها ئەوەی کە دەدرێتە پاڵ پێغەمبەری سەوسەم لە خۆ دەگریتن واتە خەبەر گشتی ترە واژەیەکی ترمان هەیە کە زۆر دووبارە دەوێتە پێ دەڵن ئەسەر وەکو بیستوتان دەڵن فلان کەس ئەسەریە ئەسەر لە ڕووی زمانەوانیە واتە ئاسەوار ئاسۆ، یانی شتێک کە بەجێ بمێنێت، وەکو شوێنپێی کەسێک کە بە سەحرادا دەڕواتن، شوێنپێیەکە پێ دەگوترێت ئەسەر، واتە بەجێماوە، ئاسەواری ویە. و لە ڕووی زارەوە دوو قسە هەیە، هەندێک دەڵێن هاوتای فەرموودەیە و هەندێکیش دەڵێن جیاوازە، بریتییە لەوەی کە دەدێتە پاڵ هاوەڵان و تابعین لە قسە و کردەوە، واتە غەیری پێغەمبەری خۆی صلی الله علیه و سلم لە هاوەڵ و لە تابعین. لە دوو پێغەمبەری سەوە سەلەم لە سەحابی لە هاوەڵ یا خود تابعی بە سەنەدەوە بدرێتە پاڵ و دووە منیش بریتە واتای دووەم واتە پێناسەی دووەم لە ئیسلام بریتە زنجیرەی ئەو پیاوانەی کە دەگەینێتە دەقەکە لێرەدا مەبەستی پێ لە سەنەدە، یەعنی ئەو زنجیرە کەسانەی، ڕاوییانەی کە فەرموودە ڕیوایەت دەکەن هەتاوەکو دەگەنە دەقەکە ئەوە پێی دەڵێن ئیسناد. سەنەدیش لە ڕووی زمانەوانی واتە پاڵپشت، فڵان کەس سەنەدی منە واتە پاڵپشتی منە و لە ڕووی زاراوە زنجیرەی ئەو کەسانەیە کە فەرموودە دەگێڕنەوە هەتا دەگاتە دەقەکەی مەتنمان هەیە، مەتن ئەمە گوتمان سەنەدمان هەیە و مەتنیشمان هەیە، فەرموودە بریتیە لە دوو شت، سەنەد بەشێکی سەنەدە و بەشێکیشی مەتنە. سەنەدەکە بریتە لە ئەو ڕاویانە کە دەگێڕنەوە مەتنەکەش بریتە لە دەقەکەی دەقەکەی پێی دەڵێن مەتن مەتن لە ڕووی زمانەوانی هەر شتێک کە لە سەرزەوی بەرز بێتەوە جیاواز ببێتەوە هەڵستێتن پێی دەڵێن مەتن وەکو مەسەن دەڵێن مەتنی کەشتی واتە بنی کەشتیەکەی و لە ڕووی زاراوەشە بریتە لەو گوتەی کە سەنەت پێی دەگاتن واتە کۆتایی بێتێت یعنی هەدەف و غایەتی فەرموودە مەتنە یانی عفوا هەدەف و غایەتی سەند گەیشتنە بە مەتن یانی سەند لە پێناو چییە ئەو هەموو خەلکە ڕێز بووینە کە فەرموودەی دەگەێڕنەوە مەبەستیان گێڕانەوەی ئەو مەتنێ ئەو دەقەیە خزمەتکردنی ئەو دەقەیە موسنی دیشمان هەیە موسنیت اسمی مەفعولە لە ڕووی زاراوە سێ واتای هەیە، واتای یەکەم هەر کتابێک، واتای یەکەم بە مانای کتاب دێتن. کتا ئەو کتابێک کە لە لەسەر بنەمای کۆکردنەوەی گێڕانەوە و گێڕانەوەی هاوڵەکانەوە نووسرا وەکو موسنە دیمامی ئەحمەدی حەمبەر موسنەدەکان جۆرێک بوون لە کتابەکان لە پێناو ئاسانکاری بۆ لەبەرکردنی حەدیسەکان فەرموودەکان دروست کران بۆ ئەوەی ئەو کەسێک کە فەرموودە لەبەر دەکات یان ئەو زانایان کە لە بواری فەرموودە ئیش دەکاتن لە ڕووی سەنەدەوە بۆ ئاسانکاریەکی لۆ دروست بێتن هەستان بۆ نمونە لە ئیمامی ئەبوو بەکریان دەست پێ کرد بۆ نمونە بەهۆی ئەو پێگەی کە هەی بوو هەموو ئەو حەدیسانە کە ئیمامی ئەبوبەکر ڕیواتی کردیە هەمووان ئەوە کرد ڕێزبەند کرد ئینجا لە دواوی کەسێکی دووە مەسەن ئیمامی عمر ئەو جە هەموو ئەو حەدیسانە کە دەدرێن لە ڕێگەی ئیمامی عمرەوە ڕیوا دەکرێن بەم شێوازە حەدیسەکانەوە بوو ئینجا ئەنواعی تریش هاات کە لێرە ئەنواعی زۆرمان هەیە لە اطراف الحدیث مان هەیە الی اخری ئەمانە جۆران کە لێرە ناکرێتن باس بکرێت ان شاء اللە ئەو کەسەی کە حەزی لێ بیتن خوای تعالی هاوکار بێتن و عەمر باقی بێتن لە داهاتوودا ئێمە زانستەکانی تری فەرموودەناسیش یەک لە دوای یەک دەورەی بۆ بکەینەوە تا ئەو شخصە لی قول بێتەوە یان لە شوێنی تر لە مەحفلی تر لەلایەن مامەستای ترەوە خۆتان پەروەردە بکەن لێی شارەزا بن و واتای دووەم لە مسند گوتمان ئەو یەکەم کتابە لەسەر ئەساسی گێڕانەوەی هاوەڵان و ئەوی دووەم جۆری دووەم ینی لە پێناسی مسند بریتە لەو فەرمودەیە کە مەرفوعواتە دەگاتی پێغمبەری خوشەوی سەل وسلم بە سەنەدی متصلەوە لە ڕووی قسەکردن و ڕازیبوون و ئاکارەوە یانی ئەو حەدیسە گەر بێت و بگاتە پێغەمبەری صلی الله علیه و سلم پێی دەلێن موسنەد واتە سەنەدی هەیە واتە بە سەنەدەوە متصل دەگاتە پێغەمبەری لێرەشدا بە موسنەدیش دێت و پێناسەی سێم بریتیە خودی سەند ئەو سەنەدەی کە بریتە لە زنجیرەی سەند و چاوگی میمییە، سەند، موسنەد، ە، یانی میمی دەخرێتە پاڵ دەکرێتە مەسدەڕ، مەسدەری میمی واتە چاوگی میمی دەکرێتە یانی ئەو شتەی کە سەند لە خۆ دەگرێتن بریتە لە ئەو شتەی کە سەند لە خۆ دەگرێت وە قولی یەکەم کە موسنەت زیاتر لە ئەو کتابە کە لە ئەسەر ئەساس و بنچینەی گێڕانەوەی هاوڵەکانە ئەوە زیاتر مەشهورە محەدیس زۆرتان ئاگا لەوە دەڵێن فلان کەس محەدیسە نەوەکو ئەوڕۆ ئەو زمانە کە هەر کەسەک بێتن و زانیاریەکی سەتایی و کەمی هەبی لەسەر بواری فەرموودە ناو لە خۆی دەنێ دەڵێن محەدیسیان نەعەت دەکەن دەڵێن فلان کەس محەدیسی عسرە موحەدیس بریتیە لەو کەسەی کە سەرقاڵە بە زانستی فەرموودە لە ڕووی دیرایە و ڕیوایە ئاگاداری لە سەر زۆربەی ڕیوایەتەکان و حالی ڕاویەکان هەیە ئەوەی دەزانیتن زیاترە لەوەی نایزانیت بەو پێیەوە ئەگەر ئەم ڕوودانەی زۆر زۆر کەم کەس هەیە کە گەیشتوی بەو دەرەجەی وە حافز بریتە حافز، دیسا ئەویش پلەیەکی ترە لە ئەوانە کە ڕاوی حەدیسن لە بواری فەرموودەناسی ئیش دەکەن، حافز دوو قسەی لەسەرە، حافز ڕای یەکەم ئەوەیە هاوواتای محەدیس بیتن، لەلایەن زۆربەی فەرموودەناسان بە بە مورادیفی محەدیسی دادەنێن. بەڵام هەندێکی تر دەڵێن پلەیەکە باڵاترە لە پلەی محەدیس، بە جۆرێک لە هەر تەبەقەیەک لە هەر چین و توێژێک لە ڕاوییەکان ئەوەی دەزانیتن زیاترە لەوەی نازانیت، ئێمە لە هەر ئەوێک ڕاوییەکان دابەش دەکرێنە سەر تەبەقە، مەسەلەن لە ئێمە حەتا لە سەحابەش هاوەڵەکان تەبەقەمان هەیە، کیباری سابحین کیباری سەحابەمان هەیە هاوەڵان، ئەوسەتی نزیکی و دووریان لە ڕووی ڕیوایەتەوە لە سەردەمی ڕیاوایەتەوە دابش بوونە بە تەبقات و ئەوەش خەلکێکی یەکجار زۆر هەیە تا تەبقەکان زۆرن و هەر تەبقێک خەلکێکی زۆری تێدایە و لەو خەرکە زۆرش هەیە یانی کەسن ئەو کەسانە کە ڕوایەتیان لێ وەردەگیرێتن کەسی عدول و عدولن و هەندێکیان صدوقن و هەندێکیان ضعیفن و هەندێکیان موضوع و کذابن ئەویش بەپێی ڕێزبەندی خۆیان و حاکمیش پلەیەکی ترە ئەو کەسەیە کە زانیاری هەیە لەسەر گشت فەرموودەکان بە جۆرێک شتەیەکی کەم نەبیت لێی ون نابیت ئەمەش لەسەر ڕێی بەشێک لە زانان ینی ئەوش بە گوتەوان یعنی پلەیەک لە حافزیش گەورەترە ئینجا بە ئیزنی خوای تەعالا وەکو بەرەکەت ئەمە دەرسی یەکەمە و زیاتر مقدمە و سەرەتاکەی لە خۆ گرتبوو مەتنەکە دەخوێنینەوە لە بۆ بەرەکەتیش تەنها دوو بیت یەکەم شەرع دەکەین و ئینشاالله لە دەرسەکانی داهاتوو وذي من أقسام الحديث عدة وكل واحد أتى وحده أولها الصحيح وهو متصل إسناده ولم يشذ أو يعل يرويه عدل ضابط عن مثله معتمد في ضبطه ونقله والحسن المعروف طرقا وغدت رجاله لا كالصحيح اشتهرت وكل ما عن رتبة الحسن قصر أو حسن قصر فهو الضعيف وهو أقساما كثر وما أضيف للنبي المرفوع وما لتابع هو المقطوع والمسند المتصل الإسناد من راويه حتى المصطفى ولم يبن وما بسمع كل راو يتصل إسناده للمصطفى فالمتصل مسلسل قل ما على وصف أتى مثل أما والله أنبأني الفتى كذاك قد حدثنيه قائما أو بعد أن حدثني تبسما عزيز مروي اثنين أو ثلاثة مشهور مروي فوق ما ثلاثة معنعن كعن سعيد عن كرم ومبهم ما فيه راو لم يسم وكل ما قلت رجال وكل ما قلت عفوا رجاله على وضده ذاك الذي قد نزل وما أضفته إلى الأصحاب من قول وفعل فهو موقوف زك ومرسل منه الصحابي سقط وقل غريب ما روى راو فقط وكل ما لم يتصل بحال إسناده من بحال إسناده منقطع الأوصال والمعضل الساقط منه اثنان وما أتى مدلسا نوعان الأول الإسقاط للشيخ وأن ينقل عمن فوقه بعن وأن والثاني لا يسقطه لكن يصف أوصافه بما به لا ينعرف وما يخالف ثقة فيه الملأ فالشاذ والمقلوب قسمان تلا إبدال راو ما براو قسم وقلب إسناد لمتن قسم والفرد ما قيدته بثقة أو جمع أو قصر على رواية وما بعلة غموض أو خفى معلل عندهم قد عرف وذو اختلاف سند أو متن مضطرب عند أهيل الفن والمدرجات في الحديث ما أتت من بعض ألفاظ الرواة اتصلت وما روى كل قرين عن أخه مدبج فاعرفه حقا وانتخه متفق لفظا وخطا متفق وضده فيما ذكرنا المفترق مؤتلف متفق الخط فقط وضده مختلف فاحش الغلط والمنكر الفرد به راو غدا تعديله لا يحمل التفرد متروكه ما واحد به انفرد وأجمع لضعفه فهو كرد وَالْكَذِبُ الْمُخْتَلَقُ الْمَصْنُوعُ عَلَى النَّبِيِّ فَذَلِكَ الْمَوْضُوعُ وَقَدْ أَتَتْ كَالْجَوْهَرِ الْمَكْنُونِ سميتها منظومة البيقون فوق ثلاثين بأربع أتت اقسامها ثم بخیر ختمت شاء الله خوای تعالی مولاک موفق بکاتن تاوەکو ئەو دەقە لەبەر بکرێتن مصنف ڕحمەتی خوای لێبیتن بە بسم الله الرحمن الرحیم دەستی پێ کردووە کە لە لەفزی زانکان بە بەسمەلە ناسراوە کە زانان لەسەر ئەو ڕایەن کە زعیفە لاوازە بەڵام هەندێک لە زانا وەکو ابنی حەجە و ئیمامی ناوەی ڕحمت خوا لەسەر بێ بە ساحییان داناوە شێخ ئبین باز ڕحمت خوای لێ بیتن کاتێک پرسیاریان لێ کرد لە سەر ڕاستی و دروستی ئەم فەرمودەیە بەو ڕێگایەوە فەرمووی دەچیتە خانەی حەسەن لغیریه حەسەن لغیریش انشاءاللە دەگەینێ واتە حەدیسێکی ضەعیفە بەڵام لەوە لەبەرئەوە بە ڕێگای ترەوە هاتووە پاڵپشتی هەیە لۆیێ پلەیەک بەرز دەبێتەوە دەبیتە حەسەن واتە بەهۆی حەدیسی ترەوە بەهێز دەبیتن دەگاتە ڕادەی حەسەن و لە عرفی زانەکان داهاتووە زانەکان لەسەر ئەو ڕایان کە لەسەر هەدی پێغەمبەری خۆشەویست صلی اللە علیه وسلم کە نامەکانی بە بسم الله الرحمن الرحیم دەست پێ دەکرد و خودبەکانیشی بە الحمدلە واتە الحمد لله رب العالمین دەست پێ دەکرد کتابەکانش لەبەرەوەی دەچنە خانەی ڕیسالە و نامەوە تەواوە هەردووکی بەرەکەتەکەی پێ ئەوە دەبیتن دەگاتە جێ بەڵام ئەگەر بێت و هەردووکی وەک سەنیعی ئیمامی بەیقونی ڕحمەتی خۆی لەسەر بێت کە هەردووکی هێناوە ئەوە کاملترە بەرەکەتەکەی کاملترە و ئینجا فەرمێتن، ابدأ بالحمد مصلیا علی، محمد خیر نبی ارسل، لە دوو بسم اللە فەرمێتن دەست پێ دەکەم بە حەمدی خوای تەعالا، ئینجا مصلیا علی محمد، ئینجا سەلاوات لێ دەن لەسەر پێغەمبەری خۆشەویست، خیر نبی ارسل، باشترین پێغەمبەرێک کە ڕەوانە کراویتە. ئوا حەمدمان باس کرد، حمدلە. کە پێویستە ئینسان هەر قسەیەک و کارێک بکاتن بسم اللە لەسەر بکا و هەروەها لە هەر لێدوانێک و کەلامێک و خودبەیەک بە حەمد و سپاس سەنا و ستاشی خی دەست پێک بکرێت و تەنانەت لە کاتی دوعاکردنیشدا و هەروە پێغمبەری خۆشتە سەلم کاتێک لە دەربارەی سەلەوات پرسیاریان لەکرد فەرمووی سەرەتا بە حەمد و سپاس سەنا و ستاشی خوا دەست پێ بکەن ئینجا سەلاواتم لەسەر لێ بدەن و لێرەدا قولی مصنف ڕحمەتی خوای لەسەر بێتن کە فەرمی محەممەد خەیر و نەبی نورسیلا محەممەد باشترین پێغەمبەرە کە ڕەوانە کرابێتن ئەمەش هەرچەندە پێغەمبەری خۆشەویست صلی الله علیه و سلم لە کۆمەڵێک فەرموودەدا نەهی کردووە لەوەی کە تەفزیل نەکرێتن پێغەمبەری خۆشەویست صلی الله علیه و سلم تەفزیل نەکرد لەسەر پێغەمبەرانی تر وەکو چیڕۆکی ئەو کێشەی ئەو ئەنساری و ئەو یەهودیەی کە لێیان بۆ مشتومڕ یەهودیەکە موسای تەفزیل کرد و موسلمانەکە تووڕە بوو و فەرمووی موسا تەفزیل دەکەی و پێغامبەری خۆشەویست لە ناوماندایە و دیارە لێیدا یهودیەکە شکایەتی کرد پێغامبەری خۆشەسەلم ئەوە فەرمووی پێغامبەران لەسەر یەک تەفزیل نەکری وە کاتێک لی پرسی کێ کامە کەس باشترە فەرمووی باشترین کەس یوسفی نەبیە کە کوڕی کەریم کەریمی کوڕی کەریمی کوڕی کەریمی کوڕی کەریمەواتە چوار پشت پێغەمبەرن سەلامی خی تاالە لە هەمووان لە پێغەمبری خۆشەویستمان بێت وهروە مەتحی پێغەمبەر سوسم لە موسا کە فەرمێتن من یەکەم کەسم کە قەبرم بۆ شەق دەبێتن کە هەڵدەسمە دەبینم موسا لە لای عەرشە نازانم پێشە من هەستاوەتەوە یا لەگەڵ ساقی یەکەم لە کێوی تور هەر ئەو ساقەی بۆ کراوە ساقی دووەمی لەسەر نەبوو و یونسی کوڕی مەتی گەورەی نەوەی ئادەمم لە ڕۆژی قیامەت یەکەم کەسە کە قەبرم لەسەر شەق دەبێ و یەکەم کەسم کە شەفاعەت دەکەم و ڕێگەم پێ بدرێ شەفاعەت بکەم هەندێک زانایان دەڵێن ئەمە نهی پیغمبر سوسم لەسەر تەفزیل ئەوە بووە یەک لەبەر تەوازع بووە خاکە ڕاوی بوونی پێغەمبەری بووە سەوسەم دوو لەبەر ئەوە بووە کە نیزاع دروست نەبێت لە سەردەمی خۆی لە بەینی مسلمانان و ئەهلی کیتاب وە سێم دەڵێن پێغەمبەر سەلم هێشتا پێ ڕانەگەێنرا بوو کە مەقام و مەنزلەتەکەی لە ناو پێغەمبەران کە سەیدی وەلەدی ئادەمە دەر هەر حال ئەوە فەزل و پای پێغمبەری خۆشەویسەوسلم هەر لە سنەتەوە واتە جۆرەکانی فەرموودە چەند جۆرێکن جۆرەکانی فەرموودە چەند جۆرێکن وە کل واحدین عد ئەتا و حەددا وار فەرمێت هەر یەک لەوانە بە جیاواز باسی لێوە دەکرێت مەبەستی ئەوە ئەو قسمانە کە لێرەدا بەیقونی لە مەنزومەکەی دەباسی کردووە کە بریتە لە سی و دو جۆر لە جۆری فەرموودە کە هەر یەکانە و هەر یەکە و بە شێوازێکی مختەسەر شەرحی بۆ کردووە لە ئەبیاتەکاندا هاتووە لێرەدا کیفاەت دەکەین بۆ بەرەکەت مەجلسی استفتاع بوو دەست پێکردن بوو مقدمە بوو سەرەتا بوو هەتاوەکو دەست پێ بکەین بێزنخوا بە و خولە و لە خوای تەعالا داواکارین کە تەسدید و تەوفیقمان بە قسمەت بکا هەم ئێمە وەکو مامۆستای خول لە شەرحکردن و شیکردن کە بە جوانترین شێواز پوخترین شێواز دەرپڕترین شێواز